شەوی دوو سەد و سی و نۆ. شەهرەزاد وتی پیرێژنەکە کەوتە هاتوچۆی ماڵی نیعمەت و کەنیزەکەکەی و ئەوانیش تا ئەهات زیاتر ڕێزیان ئەگرت تا ڕۆژێکیان پیرێژن هەلی لە کەنیزەک وەرگرت پێی وت، خانم! گەر جارو بارێک لە تەک مندا بێیتە دەرەوە ئەتبەمە هەندێ لە ماڵە پاکیزەکان و تەکیە و خانەقاکان لەوێ نزای خۆت بکە. کەنیزەکەش وتی، توخوا بمبە لەگەڵ خۆت. پیرێژ نەژوتی با خەسوود ڕێگات بدا ئەو سات بەم کەنیزە کەش بە خەسووی وت کە بە نیعممەتی کوڕی بڵێ ڕێگای بدا لە تەک پیرێژنەدا بڕات بۆ تەکیە و خانەقا و نوێژ و نزا و پاڕانەوە بکە کە نیعممەت هاتەوە پیرێژن بەرە و ڕووی چوو دەستی ماچ بکە بەڵام نیعممەت نەیهێشت ئەمجا ماڵ ئاوایی کرد و ماڵی بەجێهێشت ڕۆژی دواتر پیرێژن گەڕایەوە ماڵ و نیعممەتی لێ نەبوو پێیوت دوێنێ نزام بۆ کردی ئێستاش خێرا بکە خۆت بگۆڕە پێکەوە ئەڕۆین و پێش هاتنەوەی نیعمەت دێینەوە نەعیمیش ڕووی کردە خەسووی وتی دەتوخوا ڕێم بدە با لە تەک ئەم پیرێژنەدا بڕۆم و پیاوچاکان و شوێنە پیرۆزەکان ببینم هەندێ نزا و پاڕانەوە بکەم و پێش هاتنەوەی مێردەکەم بگەڕێمەوە خەسوشی وتی ئەترسم ئاغات بزانێ پیرێژ نەژوتی ناهێڵم دابنیشێت هەر بەسەر پێوە زویش ئەگەڕێینەوە ئەمجا بەو فڕوفێڵە کەنیزەکەی گەیاندە کۆشکی حەجاج هەواڵی نار بۆی کە هێناوێتی حەجاج کە کەنیزەکەی بینی لە جوانی شۆخ و شەنگی سەری سوڕما تا ئەو دەماش نیوا جوانی نەدیبوو نەعیم پەچکەی بە ڕوودا دایەوە، ئەمجا حەجاج فەرمانی دا پەنجا سەربازیان هێنا و کەنیزەکەیان لە تەکیاندا ڕەوانەی دیمەشق کرد تاکوو بیگەیەننە دەست میری میران عەبدولمەلیک کوڕی مەروان، نامەیەکیشی بۆ میری میران نووسی و پێی وتن، وەڵامەکەیم بۆ بێنەوە. نەعیم بە گریای و خەمی گەورەیەوە سوار کرا و بەرەو دیمەشق بوونەوە. ئەمجا هەواڵیان دا کە تەتەر هاتووە و کەنیزەکێک و نامەیەکی هێناوە لە حەجاجەوە، میری میرانیش ڕێی پێدان و کەنیزەکەیان بردە ژوورێک و نامەکەیان دا بە میری میران، خەلیفەش چووە ژووری ژنەکەی و پێی وت، حەجاج کەنیزەکێکی لە شازادەکانی کوفە بۆ کڕیوم، بە دە هەزار دینار، لە تەکیدا ئەم نامەیەشی ناردووە. ژنەکەی وتی خوا خێری خۆی زیاتر و زیاتر بەسەردا ببارێنێت. خوشکی خەلیفە چووە لای کەنیزەکە کە بینی وتی لە ماڵی هەر کەسێکدا بیت وێران نابێ ئەگەر نرخەکەیشت سەد هەزار دینار بێ. کەنیزەکەش پرسی، خاتونی نازدار ئەم شارە ناوی چییە و ئەم ماڵە ماڵی کام پاشایە ئەویش لە وەڵام داوتی ئێرە دیمەشقە و ئەمە ماڵی عبدولمەلیک کوڕی مەروانی برامە ئەمجا لە کەنیزەکەی پرسی بۆ ئەڵبەتە تۆنت زانیوە بۆ ئێرە دێنن نعیموتی بێ ئاگا بووم خاتون ئەمجا خوشکی میری میران پرسی ئەوەی کە تۆی فرۆشتووە پێی نەوتویت کە خەلیفە تۆی کڕیوە ئەم جا کەنیزەکە دەستی کردە گریان و بەخۆی وت فێڵیان لێکردوم دیسان بەخۆی وت ئەگەر بۆیشیان باز بکەم بڕوام پێناکەن نەوەڵا با هەر بێدەنگ بم خوا کەسی بێکەسانە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی کەنیزەکە لە شەرمدا سەری داخستبوو ماندووی ڕێگا بوو تینی هەتا و کاری تێکردبوو ئەو ڕۆژە خوشکی خەلیفە جێ هێشت ڕۆژی دواتر بەرگی شایانەی لەبەر کەنیزە کرد و خشلی پێداکرد و ڕازاندیەوە کە میری میران هات بۆ بینینی خوشکەکەی پێیوت سەیری ئەم کەنیزەکە بکە خوا ئەم هەموو شۆخ و شەنگی و جوانی پێبەخشیوە خەلیفەژوتی پەچەکەت لابدا باڕوت ببینم. کەنیزەکە پەچەکەی لانەدا و خەلیفەش ڕووی نەبینی ئەمجا خەلیفە بە خوشکەکەی وت ڕووی بدەرێ با هۆگرت ببێ ئەمجا چووە دەرەوە ئیدی کەنیزەکە هەر بیری بەلای نیعممەتەوە بوو شەو تایەکی گرانی گرت نان و ئاوی نەخوارد ڕۆژی دواتر زۆر زەرد و لاواز بوو کە خەلیفە بەمەیزانی پزیشکانی هێنایە سەر بەڵام چارەسەری نەبوو کە نیعمەتیش گەڕایەوە ماڵ خۆی گۆڕی و بانگی کرد نەعیم کەس وەڵامی نەدایەوە ئەمجا هەستا و بەرەو ژوورەکان و بانگهێشتی کرد کەس نەهات بەدەمیەوە هەر کەنیزەکە و لە شوێنێک لە ترساندا خۆی شاردبەوە کە سەیری کرد دایکی بێدەنگ دانیشتووە و دەستی لەسەر لێویەتی ئەمجا پرسی دایە نەعیم کوا؟ ئەیش وتی کوڕەکەم لەگەڵ یەکێک دایە کە لە من زیاتر متمانەی پێکەی لەگەڵ پیرێژنە خواناسەکە چووە هەژاران بەسەر بکاتەوە گەڕێتەوە کوڕەکەی وتی جاکوا و هێندە چۆتە دەرەوە کەی ڕۆشتون دایکەکەی وتی سەر لە بەیانی ئەمڕۆ ئەم جا کوڕە پرسی چۆن ڕێت پێدا دایکەکە وتی کوڕەکەم ئەو داوای لێکردم ڕێ پێ بدەم نیعمەت وتی پیرێژنێکی لەم شێوە و لەم ڕەنگە بەرگی خوری پۆشی بوو تەزبیحێکی هەزار دەنکەی لە ملدا بوو بەڕێوبەری پۆلیس وتی پیرێژنەکەم پیشان بدە منیش کەنیزەکەت بۆ دێنمەوە ئەیژوتی جاچێ پیرێژنە ئەناسێتەوە بەڕێوبەری پۆلیسی ژوتی خوا نەبێ کەس غیب نازانێ بەڕێوبەری پۆلیس گومانی لە پیرێژنە فێڵاویەکەی حەجاج کرد نیعممەد وتی ئەو کەنیزەکە لە چاوی تۆێ ناسم ئیدی من و تۆ و حەجاج بەڕێوبەر وتی بۆ لای چێچی بچۆ ئەم جا نیعممەد بەرەو کۆشکی حەجاج بووە باوکی نیعممەد یەکێک بوو لە گەورە پیاوانی کوفە و ناسراو بوو کە لە دەرگای دا دەرگاوان چۆ لای حەجاج و کێشەکەی تێگەیان حەجاجی ژووتی بۆم بێنن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە نیعمەتیان بردە بەردەمی حەجاج پرسی چیتە؟ ئەویش وەڵامی دایەوە کە چی لێ بەسەر هاتووە. ئەمجا ناردیە دووی بەڕێوبەری پۆلیس، فەرمانی پێدا کە بە شوێن پیرێژنەدا بگەڕێ چونکەی زانی کە پیرێژنە ئەناسێتەوە. کە هێنایان وتی خوا نەبێ کەس غەیب نازانێ. حەجاج فەرمانی پێدا ئەبێت سواری ئەسپ بیت و شار و دێو ڕێگاوبانان بپشکنی تاکو ئەو کەنیزەکە دۆزیتەوە ئەمجا ڕووی کردە نیعممەت و پێیوت ئەگەر هەر بۆمان نەدۆزرایەوە ئەوە من و بەڕێبەری پۆلیس یەکی دەکەنی زەکت لە ماڵی خۆمان ئەدەینێ بە بەڕێوبەری پۆلیسی وت بڕۆ هەر لە ئێستاوە بگەڕێ کە بەڕێوبەر هاتە دەرەوە پەژارە دایگرت ئەو شەوە تاکو بەیانی لەگەڵ دایکی داگریا کە باوکی ئەمەی بینی بە کوڕەکەی وت، کوڕم حەجاج بە فێڵ و کەڵەک ئەو کەنیزەکەی بردووە، سات دوای سات خوا دەروت لێکاتەوە. پەژارە نیعمەتی داگرت، خۆیشی نەیەزانی چیەکات و چی ناکا، تاکو لەڕ و لاواز بوو. باوکی چەندین پزیشکی هێنایە سەر، بەڵام ئەیانوت ئەمە دەرمانی نییە. ڕۆژێکیان کە لە ماڵ دانیشتبوو ناوبانگی پزیشکێکیان بۆ هەڵدا کە گوایە زۆر زیرەکە، لە چارەسەرکردندا و ئەستێرەناسە و فاڵچیە و ڕەمەڵ لێدا ڕەبیعی باوکی نردە شوێنی زۆر ڕێزی لێگرت و پێیوت سەیری کوڕەکەم بکە پزیشکە بە نیعممەتی وت دەستت بێنە کە سەرنجی لێدانی دڵی دا و سەرنجی دەموچاویدا پێکەنی و بە باوکی وت کوڕەکەت دڵی نەبێ هیچی تری نییە باوکی وتی ڕاستت وت ورد ورد لی بکۆڵەوە ئەم جا هیچیشم لێمە شارەوە پزیشکە وتی کارەکە ئاسانە و بەم زوانە ڕۆشی کردە نیعممە تووتی ورەت بڵند بکەوە خەمت نەبێ بە باوکیشی وت چوارهزار دینارم بۆ بێنە باوکەش پارەکەی هەر لەوێدا پێدا پزیشکە عجەمیەکە پارەکەی وەرگتووتی ئەمجا دەستی کوڕەکەت بدە دەستمە و بابڕین یەکەم جار بەرەو دیمەشق خوایار بێت تاکە نیزەکە نەهێنمەوە ناگەڕێمەوە ڕووی کردە نیعممەت و وتی ناوت چییە؟ ئەویش وتی نیعممەت ئەمجا پێیوت ئەی نیعممەت خوا بێوەی بکە خوا بە کەنیزەکەتت ئەگەێنێتەوە نیعممەت لە خۆشیدا هەستە سەر پێ پزیشکە عجەمێکە پێیوت ورە تەبێ خۆت دڵخۆش بکە خواردن و خواردنەوەی باش بخۆ چونکە هەر ئەمڕۆ بەڕێ ئەکەوین شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد وتی عەجەمی چی پێویست بوو لە ئەسپ و شتر باری چینی و فەخفوری و دەستکاری ناسک و جوان خواردن و پێداویستی ڕێگەی کاروانی دوور ئامادەی کرد نیعممەتیش دەست لە ملانی دایک و باوکی بوو خواحافیزی لێکردن و بەڕێکەوت کە گەیشتە حەڵب لایەندا دوای پرس و گوێ هەڵخستن بۆی دەرکەوت کەنیزەکە لێرە نییە. ئەمجا بەرەو شاری دیمەشق بوونەوە و کاروانی لەوێ خست و سێ ڕۆژ مانەوە. عەجەمی دووکانێکی گرت و شتومەکی بارەکەی تێدا دانا، هەر لە چینی و فەخفووری تا پەردە و سەرپەنجەرەی ڕازاو و جۆرەکانی مەکیاجی ژنان، خواردنەوەی پیاوان، بەملا و لای شووشەکاندا پەرداخی ئەنتیکە و نایابی بلوور، کورسی و مێزی لە ناوەڕاستی دووکاندا بۆ دانا، ئەمجا بە نیعمەتی وت، لەمڕۆوە. تۆ پێم ئەڵێی بابە و منیش بە کوڕی خۆم بانگت دەکەم ئەویش وتی بە چاوان. دوکانەکە هەر زوو ناوبانگی دەرکرد هاوڵاتیان دەستە دەستە ئەهاتن بۆ تەماشاکردن و شتکڕین و سەریان لەو شتومەکانە و لە شۆخ و شەنگی نیعمەت سوڕما عەجەمیەکە و نیعمەت بە زمانی فارسی قسەیان لەگەڵ یەکە کرد جارانیش وا باو بوو مناڵە دەوڵەمەندەکانە بوو زمانی فارسیان بزانیبایە عەجەمیش زیرەکانە چارەسەری ئەکردن ئیدی کە مۆڵەتی نەخۆشیان ئەدایە کە سەرنجیەدا دەرمانی بۆ دیاریەکردن پێوتن نەخۆشەکەتان حاڵەتی ئاوایە و ئاوایە ناوبانگی زیرەکی گەشتە ناو ماڵە دەوڵەمەند و پیاوماقوڵانی دیمەشق. ڕۆژێکیان لە دووکانەکەی دانیشتبوو، پیرێژنێک بە جلوبەرگی چنراوی جوان و پۆشتەوە بە سواری کەر گەیشتە بەردەم دووکانەکە و ڕەشمەی کەرەکەی تون کرد و پرسی، تۆ ئەو پزیشکە عەجەمیەی کە لە بەغداوە هاتوویت؟ ئەمیش وتی، بەڵێ. پیرێژنە وتی، لە ماڵەوە نەخۆشێکم هەیە. ئەمجا. کەمۆڵەیەکی دەرهێنا و دایە دەستی کە عجەمی سەیری کەمۆڵەکەی کرد پرسی خانم ناوی ئەم کەنیزەکەم پێ بڵێ تاکو بزانم ئەو دەرمانەی کە بۆی دیارەکەم چ ڕۆژ و سعاتێک بیخوا چونکە ئەبێ سەیری ئەستێری بکەم و ڕملی بۆ لێبدەم پیرێژنە وتی برای فارس نەخۆشەکە ناوی نەعیمە ئەمجا چەند شتێکی نووسی و پرسیەوە لەبەر جیاوازی ئاو هەوای شوێنەکان تاکو نەزانم خەڵکی کوێ ناتوانم دەرمانی بۆ دەست نیشان بکەم تەمەنیشی چەندە پیرێژنەوتی تەمەنی چواردە ساڵە و لە شاری کوفەی مەملەکەی عێراق بووە ئەمجا عجەمی پرسی دەمێکە لێرەیە پیرێژنە لە وەڵام داوتی چەند مانگێکی کەمە کە نیعممەد بۆی دەرکەوت ئەوە نەعیمی خێزانی خۆیەتی دڵی کەوتە تەپ و کۆ ئەم جا عجەمی بە نیعممەتی وت ئەو دەرمانە و ئەو دەرمانەی تری بۆ بێ پیرێژنەوتی هەرچەندە دەوێ بابت دەمێ و ناوی خی لێبێن و بڕۆم دەرمانەکانی کردە شووشە و کاغەزێک هێناو نووسی نیعممەتە ئەگەر بەتیلەی چاوێ بۆ ئێمە تەنیا تیرێ بهاوێ وتیان یەک پرسیار بیز وەڵامی هەن وەڵام وەرەگرم هەر بە پڕتاوێ ئەو کاغەزێشی خستە ناو شوشەکانەوە مۆری خۆی لێدا و بە شێوەی هێڵی کوفی لەسەر شوشەکەی نووسی من نیعممەتی کوڕی ڕەبیعی کوفیم ئەمجا شوشەکانی دا دەست پیرێژنە کە پیرێژن گەڕایەوە شوشەی دەرمانەکانی خستە بەردەم نەعیم و پێیوت خانم ئەزانیت پزیشکێکی عجەمی لە شارەکەماندایە هەر کە کەمۆڵەکەی تۆمدایە سرنجی دا بۆم دەرکەوت زۆر زیرەکە و پزیشکی وا هەر نییە کە ناوی تۆم پێوت یەکسەر زانی چ نەخۆشیەکتە بە کوڕەکەی وت کە دەرمانەکان ئامادە بکە بڕوا بکە لە هەموو دیمەشقدا کوڕێکی ئاوا شۆخ و شەنگ و قۆزی تر نییە هیچ دوکانێ هێندەی دوکانەکەی ئەوان ڕازاو و پرشت و مەگ نییە نەعیم سەیری دەرمانەکانی کرد و شوشەکانی کردەوە نامێکی تیا دۆزیەوە کە ناوی گەورەکەی و باوکی تیا نووسرا بوو بۆیە ڕەنگی تێکچوو بەخۆی وت بێگومانم پزیشکە بۆ هەواڵی من هاتووە ئەمجا پرسی ئەو کوڕە گەنجە چۆنە پیرێژنەوتی ناوی نیعممەتە بەلای برۆی ڕاستیەوە نیشانەیەکێ جلوبەرگی جوانی لەبەردا بوو زۆریش قۆز و شەنگ بوو نعیموتی ئەو دەرمانم بدەرێ با ناوی خۆی لێ بێن و لی بخۆم بە پێکن نەوتی دەرمانێکی پیرۆزە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد و تیکە کاغەزی ناو شووشەکەی بینی و شعرەکەی خوێندەوە گومانی نەما کە مێردەکەی خۆیەتی پیرێژنەش کە بینی نەعیم پێکەنێوتی ئەمڕۆ ڕۆژێکی پیرۆزە نەعیموتی ئادەی قارەمانە شتێکم بۆ بێنەبی خۆم ئەویش فەرمانیدا بەکەنیزەکان خۆشترین خواردن و خواردنەوە بخەنە بەردەست خانمی گەورە لەو کاتەدا عبدوڵای کوڕی مەروان خۆی کرد بەلایەندا و کەبینی نەعیم پارو ئەگلێنێ زۆری پێخۆش بوو پیرێژنە قارەمانە بە میری میرانی وت خۆشی لە خۆت کە نەعیم ڕوو لە چاکبوونەوەیە پزیشکێک دەرمانی بۆ دیاری کردووە لە وێنەی نییە ئەوەتا یەک ژەمی لە دەرمانەکە خواردووە دەستی کردووە بە پاروگلاندن میری مسلمانان بە پیرێژنە قارەمانەی وت ئەو هزار دینارە بگرە بیدە بە پزیشکەکە پاداشتی چاکبوونەوەی نەعیم پیرێژنە هزار دیناری گەیاندا دووکانی عجەمی و پێیدا ئەمجا تێی گەیان کە نەخۆشەکە کەنیزەکی میری میران بوو کاغەزێکیش کە نەعیم نووسیبووی دایە دەست عجەمی پزیشکی عجەمیش نامەکەی دا دەست نعممەد ئەویش کە دەست و خەتەکەی بینی بورایەوە کە بە ئاگا هاتەوە خوێندیەوە لە کەنیزەکە داماڵراوەکەی نیعممەتە فری و خواردەوەکەوە دابڕا و لە خۆشەویستەکەی نامەکەت گەیشت دڵم پێیکرایەوە وەکو شاعرێگەڵێ نامەکەت گەیشت پەنجەت نەڕزێ بۆندار بوو وەکو گوڵی نێرگزێ موسا بۆ دایکی چۆن گەڕایەوە دڵی من ئاوا پێیگەشایەوە پیرێژ نەقارەمانە کامەی بینی پرسی ئەوە بۆ گریت خویە چاو بە فرمێسک نەبی هەرگیز پزیشکی عجەمی وتی چۆن نەگریێت بۆ کەنیزەکەی ئاخر ئەم خاوەنێتی ئەمە نیعممەتی کوڕی ڕەبیعی کوفیە نەخۆشی کەنیزەکە بەندە بەبینینی ئەم خاوەنە خۆشەویستەیەوە خانم ها ئەوە هزار دینارش بۆ خۆت من لەو بڕە پارێشت زیاترە دەمێ تۆش چاوی بەزەیت لێمان بێ ئەم کارە بە تۆ نەبێ ناکرێت پیرێژنەوتی تۆ خاوەنی ئەو کەنیزەکەیت وتی، بەڵێ. پیرێژنە وتی، ڕازەکەی، چونکە هەمیشە باست دەکات. ئیدی نیعمەت هەر لە نووکەوە بەسەرهاتەکەی بۆ گێڕایەوە. پیرێژن وتی، کەوابوو بەیەک گەیشتنەوەتان لە من بناسا. کە پیرێژن گەڕایە و لای نەعیم بزەیە گرتی وتی، حەقی خۆتە لە پێناوی نیعمەتی کورشی ڕەبیعی کوفی گەورەتدا بگریت و نەخۆش بکەوی. نەعیم وتی کەوابوو نهێنیەکەت بۆ دەرکەوت ڕاستیەکە ئاشکرا بوو پیرێژن وتی بێخەم بە و بەو خویە ئەگەر کوشتمیان دەستت ئەدەما دەستیەوە ئەم جاگەڕایە و لای نعممە تووتی ئێستا لای کەنیزەکە بووم ئەو لە نیعمە زیاتر بە تاسەی پێگەشتنەوە تا گەر هێندە دڵت بەهێزە بە هەر فرۆفێڵێک بێت ژیانی خۆمە خەمە مەترسیە و ئەت بەمە کۆشکی خەلیفە چونکە نەعیم ناتوانێ بێتە دەرەوە نیعمەد وتی خوا پاداشتت بداتەوە دیسان گەڕایە و کۆشک و بخچێک لە جلوبەرگی کەنیزەکی ێنا و هاتەوە لای نیعممەت وتی دەی بابچینە کونجێکی پشتەوەی دوکانەکە ئەم جا جلوبەرگی ژنانەی لەبەر نیعممەت کرد و کلی لە چاوان کردو ڕازاندیەوە شەهرەزاد وتی کە پیرێژنە لە ڕازاندنەوەی نیعممەد بۆ وتی ئادەی کەمێک وەرە و بڕۆ ئەم جاوتی یەکەم جار پێی چەپت هەڵبنێ ئەویش بە قسەی کرد ئەمجا پیرێژنە وتی پیرۆز هەر خوایە کە مرۆڤ چاکترینی دروست کراوێتی ئەمجاوتی لێرە چاوەڕێ بکە سبێنێ دێمە شوێن تو ئەتبەم و ئەچینە کۆشک لەوێ گوێ بە دەرگاوان و خزمەتکاران و کەنیزەکان نادەیت سەرداخیت و قسە لەگەڵ کەسیان ناکەی خۆم هەموو کارەکانەکەم خوا پشت و پەنامان بێ بەیانی ڕۆژی دواتر نیعممەتی دا پێش بەرەو کۆشکی خەلیفە کە دەرگاوان ئەم دوانەی بینی پیرێژنە قارەمانەی ڕێپێدا نەیهێشت نیعمەت بچێتە ژوور پیرێژن هەڵگەڕایوتی ئەی بەدبەختترین کۆیلە ئەوە کەنیزەکە نەعیمی کۆشکە چۆن ڕێ پێنادەی بە نیعممەتیشی وت کەنیزەکە وەرە ژوور ڕۆشتن ڕۆشتن تا گەشتە هۆڵی کۆشکەکە ئەمجا بە نیعممەتی وت ورەت بڵند بێ خۆت ڕابگرە لێرەوە ڕێگەڕۆین پێنج دەرگا ژمێریت ئەمجا خۆ دەکەی بە شەشەم دەرگادا ئەو ژوورەم بۆ تۆ داناوە هەر کەسێ قسەی لەگەڵ کردی وەڵام مەدەرەوە کە گەشتنە دەرگای شەشەم نیعمە دویستی بچێتە ژوورەوە دەرگاوان نەیهێشت و پرسی ئەم کەنیزەکە چییە؟ پیرێژن وتی ئەمە خاتونەعیم کڕیوێتی دەرگاوەنوتی کەس ناچێتە ژوورەوە بەبێ ڕێپێدانی خەلیفە بیجێڕە دواوە چونکە من وا فەرمانم پێدراوە پیرێژنە قارەمانە ژووتی دەرگاوان ژیریت بخە گەڕ نەعیم کەنیزەکە خۆشەویستەکەی خەلیفەیە دەمێک نییە چاک بۆتەوە خەلیفەش هێشتا هەرخەمێتی مەبە ڕێگر با نەعیم سکاڵات لای خەلیفە لێ نەکات و ئەویش فەرمان نەدا سەرت بپەڕێنن ئەمجا بە نیعممەتی وت دەی بابچینە ژوورەوە بۆ خاتو نەعیم مەجێڕەوە کە دەرگاوە نەیهێشتووە بێتە ژوورەکەیەوە نیعممە سەری داخست و هاتە ژوورەوە لە جیاتەوەی بەلای چەپدا بڕە بە هەڵا بەلای ڕاستدا ڕۆشت لە جیاتەوەی پێنج دەرگا بژمێرێت و خۆی بکە بە دەرگای شەشەمدا شەشی ژمارد و خۆی کرد بە حوتەمدا کە چووە ژوور چی ببینێ ژوورێکی ڕازاوە بە پەردەی چنراوی تاڵی زێڕین سیسەم و نوێن ئاوریشم بۆنی مسک و گوڵاو نیعممەد لەسەر سیسەمەکە دانیشت و بیری لەم ژوورە کردەوە هێندەی زانی خوشکی میری مسلمانان خۆی کرد بە ژووردا کە نیعممەتی بینی وای زانی کەنیزەکە لێی پرسی، کەنیزەکە، تۆ کێیت؟ کێ تۆی گەیاندە ئەم ژوورە؟ نیعمەت قسەی نەکرد، ئەمجا خوشکی میری موسوڵمانان وتی، کەنیزەکە، گەر براکەم لێت تووڕە بووە، با دڵی بدەمەوە و ئاشتی بکەمەوە. نیعمەتیش وەڵامی نەدایەوە، ئەمجا فەرمانی دا بە کەنیزەکە، خۆی لە دەم دەرگاکە بوەستێت و نەهێڵێ کەس بێتە ژوورەوە، ئەمجا پەچەی لە ڕووی هەڵدایەوە. کە ئەو هەموو جوانی بینی سەری سوڕما پرسی کی ژۆڵە ناوت چیە و تۆ چیت من تۆم لە کۆشتدا پێشتر نەبینیوە نیعممەت دیسان بێدەنگ بوو بۆیە خوشکی میری مسلمانان تووڕە بوو چەپۆکێکی بەسەری نیعممەت دادا شتەکان کەوت نەخوار و فڕوفێڵەکەی بۆ دەرکەوت ئەم جا نیعممەدوتی خانم پەنا بۆ تۆ دێنم کۆیلەم و بمکڕە بهنامۆ بە ئەی ژوتی گوێمە دەرێ تۆ چیت چێ تۆی گەیاندام کۆشکە نیعممەد لە وەڵام داوتی من ناوم نیعممەتی کوڕی ڕەبیعی کوفە ژیانی خۆم خستۆتە مەترسیەوە بۆ نەعیمی کەنیزەکەم کە حەجاج بە فڕوفێڵ دەستی بەسەرداگرتووە نردێتی ئێرە ئەمجا فەرمانی بە کەنیزەکی دەرگادا بچێن نەعیم بانگ بکە پیرێژنە قارەمانەش کە چووە لای نەعیم پرسی خاوەنەکەت گەیشتە لات ئەیژوتی نەبەخوا پیرێژنەوتی ڕەنگە ژوورەکەی لێ تێک چوو بێت و لە کۆشک داون بوو بێ نعیم و تیلا حولە ولا قوتە ئللا بلا علی عظیم ئەوە هەمومان تیا چوین دەستیان کرد بە بیرکردنەوە کاتێکیان زانی کەنیزەکی خوشکی میری مسلمانان خۆی بە ژووردا کرد دوای سلاوتی خاتونەڵێ بابێت بۆ ژوورەکەم نەعیم وتی بەسەر چاو پیرێژن وتی ڕەنگە نیعممەد لای خوشکی میری مسلمانان بێت و نهێنیەکەی ئاشکرا بوو بێ خێرا بەرەو ژووری خوشکی خەلیفە چوو کە گەیشت خوشکی خەلیفە پێیوت ئەوە گەورەکەت ژوورەکەی لێ تێک چووە خوا یار بێ خەمتان نەبێ کە نەعیم ترسی ڕەویەوە باوەشی بە نیعممەتدا کرد و ماچی کرد نیعممەتیش لە خۆشیدا بورایەوە و کەوتە سەرزەوی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان لاڵ